لەناو کۆمەلگایەکدا دەژی یا مەلایەکە و مزگەوتی بەدەستەوەی و چاچیش دەزانێ حەق و باتڵ کامەیە بەخوا ناتوانم ناتوانم بڵێمەوە بدعەیە ناتوانم بڵێمەوە شیرکە ناتوانم خەڵکەکە بڵێم سەد لە سەد ئەوەی کە فلانە کەس دەیڵێ منیش بێڵم بۆ دڵەکەی تۆ جەبانە و ترسنۆکە بۆ؟ چونکە تەوحید تێیدا جێی نەبۆتەوە، دەنا دڵێک کە لەسەر تەوحید بێ ئەو دڵە قەویە، وەڕەبەتنا عەلا قلوبهم اذ قامو فقالو، یەکسەر هەڵسان و کەسانێکی کەم چەند کەسێک هەڵسێت و لەناو کۆشکی پاشایەکی کافردا دەعوەی تەوحید و دەعوەی حەق بکات، بۆ؟ دڵی سەلیم بەقوەتە. بەڵام لە بەرامبەردا دڵی ئینسانی کافر ترسنۆکە سنلقی فی قلوب الذین کفروا الرعب بما اشرکوا خوای گەورە ڕعب و ترس دەخاتە دڵی کەسانێکەوە کە شەریک بۆ خوا دادنێن ئەو کەسانەی کە شخص پەرستن ئەو کەسانەی کە مەسلحەت پەرستن ئەو کەسانەی کە ئارەزوو پەرستن ئەو کەسانە کەسانی جەبان و ترسنۆکن چاوەڕێی قەولی حەق لەوان ناکرێ بۆ چونکە لەوە دەترسێ مەسلحەتی لەدەستچێ لەوە دەترسێ ئەجەلەکەی پێشکەوێت و زوو بێت و لە ناو بچێ کەواتە بزانە دڵەکەی تۆ کام دڵەیە قەولی حەق دەڵێیت یا جەبان و ترسنۆکی دڵەکەت ترسنۆکە ناتوانێ هەڵسێت و قسەی حەق بکات و قەولی حەق